بەرنامەی بگە بە کاروانی ساڵحان. خۆری تەمەن وا خەریکە هێواش هێواش بەرەو ئاوابوون مل دەنێ، تاکو شەوگار عەبای ڕەشی بەسەر ڕووتاندا نەهێناوە و تارماییەکان نەبوونەتە هاوبەشی ڕێت، وەرەو، دەس خە باوەشی خۆر، وەرەو تاوێ لەگەڵماندا. مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە، کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ، لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان. انا العبد الذی اضحی حزینا. بگە بە کاروانی ساڵحان ڕۆژاناک دێتە خزمەتتان لە نووسینی، کەوا دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان لەو پێنج خاڵەی کەوا ساڵحانی پێ ناسراوە گەیشتین بە خاڵی پێنجەم ڕۆژووی سوننەت و ژیان لە خزمەت توێنێتی و برسێتیدا. چەند جوان و شایستەن ئەو کۆمەڵە هۆکار و کردەوانەی ئەم ئیسلامە عەزیزە بۆی دیاری کردووین تا هەر کاتێ پێیان هەستین و ئەنجامیان بدەین و لەگەڵیاندا بژین پلە و قۆناغەکان دەربڕین و ئاستمان بەرز دەبێتەوە بۆ ئەوەی ببینە عیباد الرحمن و بگەینە کاروانی موبارەکی ساڵحان و لەگەڵیاندا بەرەو خوا و ڕزگاری ڕۆژی قیامەت بڕۆین. بەڵام ساڵحان وانین بەڵکو سەیری ڕەنجیان بکە دەزانی شوێنەواری ڕۆژیان پێوە دیارە ڕەنجی مبارەکیان زەرد هەڵگەڕاوە لە ڕۆژە گەرمەکانی هاویندا بە ڕۆژوو دەبن و گوێ بە توێنێتی و گەرما و برسیەتی نادەن یەکێک لە بەندایەتی و پەرستشە مەزنەکانە کە خوای عزەوەجەل لە سەر هەموو ئاینێکی فەرز کردووە و دوایین ئاینیش ئاینی پیرۆزی ئیسلامە کە دەفەرموێت لە خوا بترسن. گوێگرانی بەڕێز و خۆشەویست، ڕۆژووگرتن ئەوپەڕی دڵسۆزی نواندنە بۆ خوا، چونکە گەورەترین وەرزش و قورسترین کار لەگەڵ لەشماندا ئەنجامی بدەین ئەوەیە خواردن و خواردنەوەی لێ بگرینەوە. پاشان ئەوپەڕی مانای بوونی باوەڕی پتەوی ناو دڵ دەکێنێت، چونکە مرۆڤ دەتوانێت خەڵکی بخەڵەتێنێت و بڵێت بە ڕۆژووم و لە پەنهانیشدا خواردن و خواردنەوە بخواتەوە. کەسیش نەزانێت بەڵام لە ترسی خوای گەورە و چاودێری بەردەوامی بۆی و ئاویش لە دەمی ڕانادات دەڵێت نەبا داقومێک یان دڵۆپێک بچێتە قوڕگم و ڕۆژوەکەم بشکێت لەم بارەیەوە خوای گەورە لەسەر زمانی پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم لە فەرموودەیەکی قودسیدا دەفەرموێت پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێت خوای گەورە دەفەرمێت هەموو کردەوەیەکی چاچی نەوەکانی ئادەم بۆ خۆیانە تەنها ڕۆژوو نەبێت کە بۆ منە و منیش خۆم ئەزانم چۆن پاداشتی دەدەمەوە لەوە زیاتر لە بەرخاتری من وازی لە خواردن و خواردنەوە و ئارەزواتی خۆی هێناوە ڕۆژوو قەلغانە و هەموو مسلمانێک بە ڕۆژوو بوو گوناه و دەنگە دەنگ نەکات هەر کەسێکیش شەڕی لەگەڵ کرد با بڵێت من بەڕۆژووم و کوڕی شەڕ نیم. نەک هەر ئەوەندە، برایان و خوشکانی ڕۆژەوانم، بەڵکو بۆنی ناخۆشی دەمی ڕۆژەوان کە خاوەنەکەیشی حەز بە بۆنی دەمی خۆی ناکات، کەچی خوا بەو گەورەی و عەزەمەتیی خۆیەوە حەز لە بۆنی ئەو دەمە دەکات و دەفەرموێت. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم سوێند دەخوات بەو خوای کە گیانی محمدی بەدەستە، بۆنی گۆڕاوی دەمی ڕۆژوەوان لەلای خوای عز وجل خۆشترە لە بۆنی میسک و گڵاو و عنبر، هۆی ئەمەیە بۆیە ساڵحان ڕەحمەتی خوایان لێبێت لەگەڵ ڕۆژوودا دەست لە مل بوون. خوشک و برایانی گوێگرم، سەرداری ساڵحان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم گەورەی و فەضڵی ڕۆژووی دەزانی و هەروەها سەرمەشقانیش دەبێت لە هەمووان زیاتر خواناسی و پەرستشیان هەبێت بۆیە لە گەرمترین ڕۆژدا لە چلەی هاویندا لە گۆڕەپانی ڕێگەی جیهاددا بەڕۆژی بووە وەک ئەبو دەرداء دەگێڕێتەوە و دەڵێت. ئەبو دەرداء خوا لێ ڕازی بێت دەڵێت، لە هەندێ لە سەفەرەکانیدا لەگەڵ پێغەمبەری خوا بووم کە ڕۆژێکی زۆر گەرم بوو، بە ڕادەیەک پیاو لە گەرمادا دەستی دەگرت بە دەوقی سەریەوە و لە ناو هەموو خەڵکەکەدا کەس بە ڕۆژوو نەبوو جگە لە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم و عبداللە ی کوڕی ڕەواحە نەبێت، تەنها یەک ڕۆژ لەبەر خاتری خوا بەڕۆژو بیت حەفتا پایز لە ئاگری دۆزەخ دوور دەکەویتەوە ئەی خۆشبەختی بۆ ئەوانەی ڕەچەی ساڵحانیان گرتوە و هەموو دووشەممە و پێنجشەمانێک بەڕۆژو دەبن یان سێ ڕۆژ لە هەموو مانگێکی عەڕەبی بەڕۆژو بن چەند پایز لە ئاگر دوور بخرێنەوە دە سەیری ئەم فەرموودە سەحیحە بکە و ئیتر ڕاڕا مەبە خۆت بکە بەناو دنیای ساڵحاندا و ڕۆژووی سوننەت بگرە. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی هەر بەندەیەکی خوا تەنها یەک ڕۆژ لەبەر خاتری خوا بەڕۆژوو بێت خوای عەزەوەجەل حەفتا پاییز واتە حەفتا ساڵ لە ئاگری جەهەنەم دووری دەخاتەوە دەی خۆشبەختی بۆ مسلمانێک کە ماوە یەک ڕۆژ لە جەهنەمەوە دوور بێت سزای کەسێک کە حەفتا پاییز لە سزای خوا دوور بخرێتەوە خوایە بمان کەرە ئەهلی ڕۆژو خوایە لە ئاگری دۆزەخ بمان پارێزە. خوشک و برایانی جوێگرم بەڕاستی کەم تەرخەمین خۆت بگەیەنە کاروانی ساڵحان بەم کارە هەرزان و ئاسانە کە ڕۆژی و سوننەتە چونکە دەبیتە یەکێ لەوانەی لە دەرگای ئەڕڕەیانەوە دەچیتە بەهەشتەوە ئەزانی ئەو دەرگایە چیە دەی گوێ بگرە بۆ پێشەوای ساڵحان پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بزانین لەمبارەیەوە چیمان پێ دەفەرموێت؟ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم باسی بەهشتمان بۆ دەکات و دەفەرموێت بەهشت دەرگایەکی هەیە ناوی ڕەیانە و تایبەتە بە چوونە ژوورەوەی ڕۆژەوانان و لە ڕۆژی قیامەتدا و جگە لەوان ڕێگان نادرێت بە کەسی تر پیایدا بچێتە ژوورەوە کۆمەڵێ مەلائیکەت هاوار دەکەن، کوان ڕۆژوگران، با بێنە پێشەوە. هەموو ڕۆژوگران هەڵئەسنەوە سەر پێ و لەو دەرگایەوە دەچنە ژوورەوە و دوای ئەوان بە یەکجاری ئەو دەرگایە دادەخرێت و کەسی تر بۆی نییە لێوەی بڕواتە ژوورەوە. ئەوەش گەورەترین ڕێزە بۆ خوشکان و برایانی ڕۆژوگرم. خوشک و برایانی گوێگرم تێبینی ئەوە بکە کە مرۆڤ بە گرتنی مانگی ڕەمەزان ناچێتە خانەی ڕۆژوگران ئەگەر وابێت هەموو مسلمانان لەو دەرگایەوە دەستنە ژوورەوە بەڵام بە فەرمودەکە دیارە ژمارەیەکی کەمن دەی کەس لە من و تۆ پیاوتر نییە کەس لە من و تۆ ئازاتر نییە با خۆمان بکەین بە ئەهلی ئەو دەرگایە و هەر کەسیش ئەو دەرگایی بۆ کرایەوە پێویستی بە دەرگاکانی تر نییە و دەچێتە ناو بەهشتەوە ڕۆژە سپیەکانی هەمومان